ئایا ئادەمیزاد وا دەزانێت کە هەرگیز کەس دەسەڵاتی بەسەریدا نابێت؟ زۆر جار دەڵێت، من پارەی زۆرم لەناوداوە، من ماڵی زۆرم خەرج کردووە. ئەیەحسەب ئەن لەم یەڕەه ئەحەد. ئایا وا دەزانێت کەس ئاگاداری نییە و نەیبینیوە؟ کە ئەو سەرمایەی لە کوێوە پەیدا کردووە و لە چیدا خەرجی کردووە؟ الم نجعل له عینین ولسانا وشفتین وهدیناه النجدین ئایا جووتێک چاومان پێ نەبەخشیوە؟ چاو زۆر گرنگترە لە دوو دەزگای کامێرای ئەلیکترۆنی خودکار، لە هەر چرکەیەکدا هەزاران وێنەی ڕەنگاو ڕەنگ دەگرێت و دەینێرێت بۆ مێشک، ئەویش هەندێکی هەڵدەگرێت. جا تۆ چزانی ئەو کۆسپ و لەمپەرانە کامانەن؟ ئازادکردنی بەندە و کۆیلەیە؟ یا ئازادکردنی گەردنی خۆیەتی لە گوناه و یاخی بوون و سەرکەشی؟ یاخود خۆراک بەخشینە لە ڕۆژێکدا کە گرانی و برسێتی هەبێت، بەتایبەتی بەو هەتیوەی کە خزمایەتی هەیە لەگەڵیدا؟ ئامۆژگاری یەکتریان کردووە لەسەر خۆگری و ئارامگری و هەروەها ئامۆژگاری یەکتریان کردووە لەسەر ڕەحم و بەزەیی و مێهرەبانی. ئولائیک اصحاب المیمنە. ئەوانەی بەو سیفەتە جوانانە خۆیان دەڕازێننەوە، ئەوانە دەستەی خوار و چەپ و چەوت و نالەباران، دەستەی نەگبەت و سەرلێشێواوەکانن. ئەوانە دەرگا و قاپییەکانی دۆزەخ لەسەریان داخراوە و هیچ هیوایەکی ڕزگاریان نییە.